خۆزگە لەو کاتەیە تۆ لەوێ بووی تۆ ڕزگار دەکردم لەوانەیە شتێکی خۆش و فریاد ڕاست بوویتایە بەڵام ئەو کاتە دەستی هیچ کەسێکی بچکۆلم بەدەستەوە نەبوو چونکە ئەو ڕووداوە گەلێ ساڵ بەر لە لەدایک بوونی تۆڕوویدا زۆر بە شەرمەوە لەسەر عەرزەکە بە چوار چنگۆڵە لە نێوان پێڵاو و نیوپۆتی قوڕاویدا کەوتمە کۆکردنەوەی پرتەقاڵەکان. بەڵام بەشێکی هەر زۆر کەم بۆ کۆکرایەوە. هەر زوو بینیم زەرفەکەش دڕاوە، لەبەرەوە بە کەڵکی هیچ شتێک ناهات. هەر وەک نوکتەیەکی ناخۆش هاتە بەرچاوم کە لەبەردەم ئەو کچە گەنجەدا کەوتبووم. مەبەستم لەوەیە بە مانای وشە لەبەردەمیا کەوتبووم. یەک دوو کەسی ناو ترامەکە خنەیانە هات و پێم پێکەنین. بەڵام تەنها ئەوانە دڵیان خۆش بوو چونکە زۆربەی خەڵکانی ترامەکە ناوچەوانیان گرژ بوو ترامەکە لێوان لێو بوو لە خەڵک و بەسەر یەکدا ترنجا بووین هەستمەکرد هەموو ئەوانەی کە ڕووداوەکەیان بینی منیان بە تاوانبار دەهانا منێک کە لە ڕاستیدا ویستم یارمەتیەوە ئافرەتە بێ دەسەڵاتە بدەم دواهەمین شتی ناخۆشی ناوترامەکە کە بیرم دێتەوە ئەم وێنەیە بەخۆم و باوەشێک پرتەقاڵەوە هەستامەوە سەر پێ دوو دانەشم خستبووە گیرفانەکانمەوە، لەو کاتەشا کە لە بەردەم کچەی قەمسەڵە نارنجی لە بەرەکەیا وەستابووم، بۆ ماوەیەک تەماشای ناوچاوی کردم و دواتر وتی، بێ عەقڵ. گلەی لێ کردم. من هیچ گومانێکم لەوەدا نییە. بەڵام پاش کەمێک دڵی هاتەوە بە بەر خۆیدا و بە شێوەیەکی نیوە گلەیی و نیوە ئاشکردنەوە وتی، پرتەقاڵێکم ئەدەیتێ؟ منیش وتم ببورە ببورە دواتر ترامەکە لە لای دوکانی کێک فرۆشەکانی میولهاوسنی ناوچەی فرۆگنەر وەستا و دەرگاکان کرانەوە بە سەرسامیەوە سەرێکم بۆ کچەکە لە قاند بە بڕوای من کچێکی پرتەقاڵی بێوێنە بوو چرکەی دوای ئەوە پرتەقاڵێکی لە ناو کۆشما هەڵگرت و هەر وەک پەرییەکی ناو حەکایەتێک لە ناو شەقامەکاندا لە بەر چاوم ون بوو. دیسانەوە ترامەکە لەرییەوە و بە فرۆنفاییدا کەوتە ڕێ. جۆرج، ئەو وتی، پرتەقاڵێکم هەیتێ؟ بەڵام خۆ پرتەقاڵەکانی باوەشم هی خۆی بوون. دوو دانەشم خستبووە گیرفانەکانمەوە. ئەوانی تریش لە ناو ترامەکەدا پەرشوبڵاو بووبوونەوە. من باوەشم پڕ بوو لە پرتەقاڵ و هی خۆشم نەبوون وەک دزێک خۆم مەبینی تاکو و تەرای خەڵکانی ناو ترامەکەش هەر بۆ خۆشی چەند قسەیەکی ڕقیان بە گوێما هەیە نازانم بە تەواتی لەوێدا بیرم لە تشتێگە کردەوە بەڵام لەگەڵ وەستانی دواتردا کە گەیشتنە گۆڕەپانی فرۆگنەر بە خشکەی لە ترامەکە هاتمە خوارەوە لەو کاتەدا کە لە ترامەکە هاتمە خوارەوە تەنها یەک پرسیار بە خەیاڵما هاتووە چوو لە چ شوێنێکە ئەو هەموو پرتەقاڵە فڕێ بدەم؟ بۆوەی پرتەقاڵەکانم لە دەست نەکەونە خوارەوە، ناچار بووم هەر وەکو پەتبازێکی سێرک هاوسەنگی خۆم ڕابگرم. بەڵام لەگەڵ ئەوەشدا پرتەقاڵێکم لە دەست ترازا و کەوتە سەر قەراغی پردەکە. بێگومان نەشمەتوانی خۆم بچەمێنمەوە هەڵی بگرمەوە. هێندەی نەبرد و چاوم کەوتە سەر ئافرەتێک کە گالیسکەیەکی مناڵی پێ بوو لە لای دوکانی ماسی فرۆشە کۆنەکەوە بەرەو ڕوومە هات لە لای دوکانی ماسی فرۆشەکەی گۆڕەپانی فرۆگنەرەوە خۆزانی مەبەستم لە چ شوێنێکە بەڕاست خۆ من نازانم ئێستا کە ئەو شوێنە ماوە یان نا. زۆر بە هێمنی لە ئافرەتەکە نزیک بوومەوە ڕێک لەو کاتەدا کە بەلایدا ڕۆشتم و بە فرسەتم زانی هەموو پرتەقاڵەکان بخەمە ناو گالیسکەکەیەوە و لەسەر لێفە پەمەیەکەی ناویدا دایان بنێم دوانەکەی گیرفانیشم خستە ناوی هەر هەمووی یەک دوو چرکەی پێچوو جۆرج خۆزگە دەم و چاوی و ئافرەتە دەبینی هەستم کرد لە جێی خۆیدایە یەک دوو وشەی پێ بڵێم داوام لێکرد پرتەقاڵەکان وەک دیارێکی بچکۆلە وەرگێت بۆ مناڵەکەی وتم وا ئێستا کە کۆتای پایزە و زۆر گرنگە هەموو مناڵێک بە پێی پێویست ڤیتامین سی بخۆن ئەوجا وتم من خۆم قوتابی کۆلێژی پزیشکیم هەر بۆیە ئەو ڕاستی ئازانم ژنەکە منی وەک کەسێکی بێ چاوەڕوو بینی من هیچ گومانێکم لەوەدا نییە لەوانەیە پێی وا بووبێت کە من سەرخۆش بم بارحاڵ بڕوای پێ نەکردم کە قوتابی کۆلێژی پزیشکی بم هەرچۆنێک بێت من سوکە ڕاکردنێک بە فڕۆگنەرفایدا هاتمە خوارەوە بەجێم هێشت دیسانەوە لەوێشدا تەنها یەک پرسیار لە مێشما بوو بە چ شێوەیەک کچەی پرتەقاڵ بدۆزمەوە ئەمویست بە زووترین کات بیدۆزمە و داوای لێبوردنی لێ بکەم نازانم تۆ تا چ ڕادێک ئەو بەشەی شار شارەزایت بەڵام هێندەی نەبردوو بە هەناسە بڕچێ گەیشتمە سەر سوچەکەی فرۆنگەرفای و ئەو جاگەیشتمە لای فرەدرێک ستەنگس گەیت و دواتریش خۆم لە لای ئەلیسنبێرگ فای بینیەوە ڕێک لەوێدا کە کچە پڕنهێنیەکە لە ترامەکەدا بە خۆی و تاکە پرتەقاڵەکەی دەستیەوە دابەزی. بەڵام دەدوت لە گۆڕەپانی ئیتوالی پاریسدام، چەندەها ڕێگەم لەبەر دەستا بوو نەمدەزانی کامیەکەیان هەڵبژێرم. بە هیچ شێوەیەکیش شوێنەواری کچەی پرتەقاڵەکە دیار نەبوو. چەندەها ڕێگەم لەبەر دەستا بوو نەمدەزانی کامێکیان هەڵبژێرم بە هیچ شێوەیەکیش شوێنەواری کچەی پرتەقاڵەکە دیار نەبوو ئەو پاشنیوە ڕۆیە بۆ ماوەی چەند کاتژمێرێک لەم سەرەوە بۆ ئەو سەری فرۆگنەر دەهاتمەوە چووم چوومە سەرەوە و هەتا لای بنکەی ئاگرکوژانەوەی بریسکەی بی ڕۆشتم. بۆ خواری شەو هەتا کلینیکا کۆنەکەی خاچی سوور ڕۆیشتم. هەموو کەڕەتێکیش کە شتێکم بەرچاو بکەوتایە و لە قەمسەڵەیەکی کڵاوداری نارنجی بچوایە، ترپەی دڵم بەرزەبۆوە. بەڵام ئەو ئافرەتەم نەبینی کە بەدوایا گەڕام. هەرەدووت زەوی قوتییەوە. پاش تێپەڕبوونی چەند کاتژمێرێک وام بە خەیاڵدا هات کەو ئافرەتە گەنجەی کە من بە خراپی ڕەفتارم لەگەڵیدا کرد لەوانەیە بە ڕاشکاوی بۆ خۆی لە پشتی پەنجەرەیەکی ئێلیسن بێرفایدا دانیشتبێت و زۆر بە نهێنیەوە چاوێکی لەسەر ئەو قوتابیە گەنجە سەر لێشەواوە دانابێت کە بە نائومێدی لەم سەرەوە بۆ ئەو سەر کەوتبوو هاتوچۆ هەر بە پاڵەوانێکی نائومێدی فیلمێکی ئەکشنە چوو. نائومێدە و وێڵی بینینی شازادەیە و بۆی نادۆزرێتەوە پاڵەوانەکە بە ڕاستیی ویست شازادەکەی بدۆزێتەوە، بەڵام لە هیچ کون و کەلەبەرێکەوە شوێنەواری کچەکەی دیار نەبوو، لەوهاچوو کە فیلمەکە لەو شوێنەدا چەقیبێت. پاش نەختێک لە ناو تەنەکەیەکی خۆڵدا توێکڵێکی تازە فڕێدراوی پرتەقاڵێکم بینی، دەرم هێنا و بۆنێکم کرد. بەڵام تەنانەت ئەگەر هی کچەی پرتەقاڵیش بێت، ئەوە بێگومان دواهەمین شوێنەواریەتی. بە درێژایی ئەو ئێوارەیە هەر بیرم لەو کچە کردەوە کە قەمسەڵە نارنجیە کڵاودارەکەی لە بەرا بوو من سەر تا پای ژیانم لە شاری ئۆسلۆدا بەسەر بردووە بەڵام قەت لەوە پێش ئەو کچەم نەبینی بوو من بە تەواوەتی دڵنیا بووم لەوە بەڵام سووریش بووم لەسەرەوەی هەموو توانایەکم بخەمە کار بۆ ئەوەی جارێکی تر بیبینمەوە هەرە دوور جادوویەکی لێ کردووم و زۆر بە ئاسانی توانی خۆی لە نێوان من و هەموو شتەکانی تری جیهاندا بچەقێنێت دووبارە و سێبارە هەر بیرم لەو هەموو پرتەقاڵا کردەوە ئاخۆ ئەو هەمووی بۆچی بوو بێت بڵێ ویستبێتی دانەدانە پاچیان بکات و قاش قاش بۆ نانی بەیانی و نیۆڕۆ هەمویان بخوات ئەو جۆرە خەیاڵە ترساندمی، لە دڵی خۆما وتم یا لەوانەیە نەخۆش بێت و ناچار بێت لەسەر ڕێجیمێکی تایبەتی بڕوات. ئەو خەیاڵەش لێی دام و دیسانەوە هەستم بە نائارامی کردەوە. بەڵام خەیاڵم بۆ چەندەها بواری تریش ئەچوو. ڕەنگە ویستبێتی جۆرە شیرینییەکی تایبەتی بە ئاوی ئەو پرتەقاڵانە بۆ سەد میوانێک دروست بکات. ئەو خەیاڵە یەکسەر تووشی ئیرەیی کردم و خۆم بە خۆم وت، ئەی بۆ منیان بانگ نەکردووە؟ جگە لەوەش بە خەیاڵی خۆم ڕێژەی پیاوان و ئافرەتانی ئەو کۆبوونەوەیە وەک یەک نەبوون. زیاد لە نەوەد لە سەدی ئامادەبووان پیاوی گەنج بوون و تەنها هەشت کچیان بانگ کردبوو. هەر بە خەیاڵ هۆی ئەوەشم دانابوو، ئەو شیرینییە تایبەتییەیان بۆ ئاهەنگی کۆتایی ساڵی خوێندنی پەیمانگای ئابووری بوو. هەر لەبەر ئەوەش بوو کە هێندە کچیان لەگەڵا نەبوو، چونکە ڕێژەی کچ لە پەیمانگەی ئابووریدا زۆر کەمە. هەوڵمە ئەو خەیاڵە لە مێشکما بێنمە دەرەوە، چونکە بەرگەم ناگرت، بەڵام لەگەڵ ئەوەشدا تا ڕادەیەک وەک کێشەیەکی نایەکسانی نێوان ڕەگەزەکان هاتە بەرچاوم کە پەیمانگای ئابووری، تا ئێستاکە ڕژێمێکی یەکسانی بۆ وەرگرتنی کوڕان و کچان دانەناوە. بەڕاست خۆ ئەوانە هەر هەمووی فەنتاسیای خۆمن و ناتوانم هێندەش پشتیان پێ ببەستم. لەوانەشە کچەی پرتەقاڵ بە ڕێگاوە ببێت بەرەو باڵەخانە بچکۆلەکەی بۆوەی پرتەقاڵەکان بکوشێت و چەندەها لیتر شەربەتی لێ بەرهەم بهێنێت ئەوچا شەربەتەکەشی بخاتە یەخچاڵەکەیەوە چونکە یان ڕقی لە شەربەتی بازاڕە یان ئەو شەربەتانەی پێ ناکەوێت کە کارگەکان لە ئاوێکی چڕی میوەی خراپ بەرهەمی دێنن کە لە کاڵیفۆڕنیاوە دەیهێنن. هیچ یەکێک لەو بوارانە ڕێی تێنەدەچوو کە لە سەرەوەدا باسم کردن نە شەربەت دروستکردنەکە و نە شیرینیەکەش بەڵام دەم و دەست بیرۆکەیەکی باشترم بەخەیاڵە هات کە زیاتر جێگەی متمانە بوو کچەی پرتەقاڵ قەمسەڵەیەکی کڵاوداری کۆنی لەبەرا بوو، ڕێک هەر وەک ئەوانەی کە ڕۆڵاند ئامۆنسن لە کاتی گەشتە بەناوبانگەکەیدا لەبەری ئەکرد کە بۆ جەمسەرەکان ئەچوو. ئێ خۆ خەڵکیش هەر وا بۆ خۆشی قەمسەڵەیەکی کۆنی ئاوها لەبەر ناکات و بە شەقامەکانی ئۆسلۆدا پیاسە بکا ئەگەر مەبەستێکی نەبێت. دیارە مەبەستێکی هەیە. بە تایبەتیش کە زەرفێکی گەورەی پڕ لە پرتەقاڵ لەگەڵ خۆیان کێشەکە. لە دڵی خۆما وتم، بێگومان کچەی پرتەقاڵ پلانی داناوە کە پێڵاوی تایبەتی سەر بەفری بۆ لە پێ بکات و لەم سەرەوە بۆ ئەو سەری گرینلاند بڕوات، یان بە لایەنی کەمەوە نیازیەتی هاردەن گەرفی داببڕێت. بەو شێوەیەش بێگومان ئاقڵی ئەکات گەر هەشت یان دە کیلۆ پرتەقاڵ بخاتە ناو گالیسکەی سەگەکانیەوە. چونکە گەر وانەکات ئەوا لەوانەیە لەو بیابانە بەفرینەیەدا تووشی نەخۆشی ئەسکەرپووت ببێ. دیسانەوە ڕێگەم بە خۆم دا کە فەنتاسیاکانم فریوم بدەن. ئایا وشەی ئامۆراک واتە قەمسەڵەکەی وشەیەکی ئاسکیمۆیی نییە؟ گومانم نییە کچەکە بیری لەوە کردۆتەوە کە بەرەو گرینلاد بڕوات، بەڵام ئایا لەوێ گەشتەکەی چۆن چۆنییە بێت؟ دڵنیا نیم کە ئەو کچە پڕ نەهێنییە هێندە پارەی هەبێت کە بتوانێت هەروا بە ئاسانی کۆمەڵێک پرتەقاڵی تر بکڕێت. چونکە لەو کاتەدا کە زەرفەکەی لە دەست کەوتە خوارەوە خەریک بوو دەست بکا بە گریان. هەر لەوێدا وەک کچێکی زۆر هەژار هاتە بەر چاوم. جگە لەوانەش هێشتام چەند بوارێکی تریش هەبوون هەرەوەندەم لەسەر بوو کە ئەندێشەکانم کۆ بکەمەوە تا بیان بینم ڕەنگە کچەی پرتەقاڵ لە نێو خێزانێکی گەورەدا ژیان بەسەر بەرێت بۆ نا؟ ئێ خۆ مەرج نییە سستەر بێت و لە سەر و کلینکەکەی خاچی سوورەوە لە ژوورێکی بچکۆلەدا بژی. ڕەنگە کچی خێزانێکی گەورە بێت و هەموویان عاشقی پرتەقاڵ بن. جۆرج، زۆر حەزمەکرد سەردانێکی و خێزانم بکردایە. مەزەنەی هەموویانم ئەکرد کە لە دەوری مێزێکی گەورە خڕبوونەتەوە و لە باڵەخانەیەکی گەورەی فرۆگنەردا دەژین. ژوورەکانیان ڕووناک بوون و سەقفەکان بەرز. بۆ جوانیش بە نەخشی لە گەچ هەڵکەنراو سەقفەکانیان ڕازاندۆتەوە. ئەو خێزانە لە دایک و باوکێک و حەوت مناڵ پێکهاتبوون. جگە لە کچەی پرتەقاڵ کە گەورەترینیان بوو، چوار کچ و سێ کوڕی تریان هەبوو. ئەو وەک خوشکێکی گەورەی دڵفراوان و میهرەبان ئاگای لێیان بوو. بە تایبەتیش لە ماوەی کەمی داهاتوودا پێویستی بەو سیفەتە باشانە ئەبێ. چونکە لەوانەیە چەند ڕۆژێک تێپەڕێت ئەوجا خوشک و برا پشکۆلەکانی بتوانن دیسانەوە پرتەقاڵێ بخەنە ناو کاسەی خواردنەکەیانەوە کە لەگەڵ خۆیانە بۆ قوتابخانە ئەبەن یان لەگەڵ ئەم خەیاڵەدا موچڕکەیەکی سارد بە گیانمە هات ڕەنگە هەر خۆی دایک بێت و لە نێو خێزانێکی زۆر بچکۆلەدا ژیان بگوزەرێنێت خێزانێک کە خۆی و پیاوێکی قۆزی تازە دەرچووی پەیمانگای ئابووری و مناڵێکی ساوای چوار پێنج مانگ پێکهاتبێت خۆشم نازانم بۆ بەڵام وام دانا مناڵەکەیان ناوی ڕانفی بێت ناچار بووم ئەو بوارەیان بەوەدی لێک بدەمەوە نەمتوانی هەروە بە ئاسانی دەستی لێڵ بگرم وتم لە لای دوکانی ماسی فرۆشەکەی فرۆگنەرەوە ئافرەتێک بەرەو ڕووم هات کە پاڵی بەگالیسکەیەکی مناڵەکەوانە وتم لە لای دوکانی ماسی فرۆشەکەی فرۆگنەرەوە ئافرەتێک بەرەو ڕووم هات کە پاڵی بە گالیسکەیەکی مناڵەوە نا کۆرپەیەکی تێدا بوو کە لەفەیەکی پەمەیی پێدا دابوو بەڵام مەرج نییە و ئافرەتە دایکی مناڵەکە بووبێت زۆر ڕێی تێچێت کە دایانی مناڵەکەی کچەی پرتەقاڵ بووبێت پێم ناخۆشە کە بیر لەواکەمەوە بەڵام بەلایەنی کەمەوە هەندێک لە پرتەقاڵەکانە گەڕێتەوە بۆ ئەو کچە گەنجەی کە نیگای وەک نیگای سمۆرەوە بوو لە ناکاوە ژیان لە بەر چاوما هەر زۆر زۆر بچکۆلە بووەوە و هەموو شتێک مانای تایبەتی خۆی هەبوو. من هەمیشە بێ هیچ گرفتێک توانیومە دوو و دوو کۆ بکەمەوە. هەمیشە لە لێکدانەوەی نیشانەکاندا زیرەک بووم. یان لەو شتەدا کە ئێمەی پزیشک پێیەڵێین دەستنیشانکردن. پێم خۆشە لێرەدا بڵێم کە من ئەو کاتەی نەخۆش کەوتم هەر خۆم نەخۆشیەکەی خۆم دەستنیشان کرد کەمێک شانازی بەوەکەم چوومە لای هاوڵێکم و باسی نەخۆشیەکەم بۆ کرد ئیدی ئەو کەوتە چارەسەرکردنم دواتریش ئێ جۆرج ناچار بووم پشوێک بدەم و کەمێک دەست لە نووسین هەڵبکرم ڕەنگە بەلاتەوە سیر بێت کە من وا بە خۆشیەوە بەسەر هااتیەوە ئێوارەیە نووسمەوە کە دەمێ ساڵ لەمەوە بەڕووی داوە بەڵام من هەر وەک چیرۆکێکی خۆش دێتەوە یادم تا ڕادەیەک هەر لە فیلمێکی بێدەنگ نەچێت زۆریشم پێخۆشە کە تۆش هەر بەو شێوەیە ببینیت هەڵبەتە ئەوە مانایەوە نابەخشێت کە من هەروە بە ئاسانی بە زەوق بم مەبەسم لەوەیە لەم کاتەدا کام نووسی نانووسم لە حەقیقەتە هەستەکەم هەر زۆر بێ دەسەڵات و بێچارم یان وردترێک بڵێم هەستەکەم هیچ شتێک نییە کە بتوانێت دڵنەواییم بداتەوە من نامەوێت ئەوە بشارمەوە بەڵام پێویست ناکات تۆ بیر لەوە بکەیتەوە تۆ قەت من نابینیت کە بگریم ئەوە بڕیارە و داومە تا ئێستا شتوانیومە دەسەڵاتم بەسەر خۆما هەبێ دایە وا لەسەر کارەوە بەرەو ماڵەوە دێتەوە من و تۆش بە تەنها لە ماڵەوەین تۆ ئا ئێستاکە لەسەر زەویەکە دانیشتیت و چەند قەڵەمێکی ڕەنگاو ڕەنگێ پێەیە خەریکی وێنەی خۆتیت و ناتوانی دڵنەوایم بدەیتەوە یان لەوانەشە بتانی جۆرج تۆ ئەم نامەیەت لە کەسێکەوە بۆ هاتووە کە کاتی خۆی باوکت بووە لەوانەیە پاش چەند ساڵێک بخوێنیتەوە و ئەندێشەیەکی بۆ بنێریت کە دڵنەوایی بداتەوە تەنها بیرکردنەوە لەوە هەر لە ئێستاوە دڵنەوایم پێبەخشێت کات جۆرج کات چییە؟ تەماشای وێنەیەکی سۆپەرنۆڤای ساڵی 1970 م کرد تەلیسکۆبی هۆبڵ ئەو وێنەی ڕێک لەو کاتەدا گرتووە کە باوکم بە نەخۆشیەکەی خۆی زانیوە بەڵام گومانم هەیە و پێم وانە کەشتێکی ڕاست بێت گەر دڵتەنگەکەی خۆی بخاتە ئەستۆی من خۆ لە هەموو بارێکدا من نەمەتوانی هیچی بۆ بکەم ئەو سەردەمەی ئەوی تێدا ژیاوە جیاوازە لە سەردەمی من لەبەرەوە ناچارم ژیانی خۆم بژیم ئەگەر نوخمی نامەکانی باوکو باپیرانمان ببووینایە ئەوە ئەو کاتە نەمانەتوانی ژیانی تایبەتی خۆمان بژین هەستم کرد فرمێسک بەری چاوەکان میگرتووە فرمێسکی شیرینیش نەبوو بەڕاستی نازانم گەر شتێک هەبێت کە پێی بوترێ فرمێسکی شیرین فرمێسکی ڕەق و تاڵ بوو، لەوانەی کە لە چاوان نابنەوە، بەڵکو هەر بە هەڵواسراوی بە پێڵوەکانەوە ئەمێنەوە. هەموو ئەو کەڕەتانەم هاتەوە یاد، کە من و دایکم ئەچووینە سەر قەبرەکەی باوکم و پاکمان ئەکردەوە. لە دوایەوەی دواهەمین کۆپلەی نامەکەم خوێندەوە، بڕیارمە دەستی لێ هەڵبگرم. بە لایەنی کەمەوە ئیدی هەرگیزاو هەرگیز نامەوێ بە تەنها پێ بخەمە ناو قەبرستانەکەوە. قەت قەت مەرج نییە گەورە بوون بەبێ باوک شتێکی سەخت و دژوار بێت بەڵام ئەو کاتە بێتە شتێکی سیر و سەمەرە کە باوشێکی مردوو لە قەبرەکەەوە قسەت لەگەڵا بکە باشتر نییە گەرەو باوکە واز لە کوڕەکەی بهێنێت بۆ خۆی بژی هەر خۆی بە شێوەیەکی ناڕاستەوخۆ ئاماژەی بەوە کرد کە وەک خێوێک گەڕاوەتەوە ناو ژیان دەستەکانم ئارەقیان کردبەوە بەڵام بێگومان ئەمویست پاشماوەی نامەکەی باوکم بخوێنمەوە لەوانەیە شتێکی باشی کرد بێت کە نامەیەکی بۆ پاشە ڕۆژنووسی بێت لەوانە شەوانە بێت لەوێدا هەر زۆر زوو بوو بۆ ئەوی حکوم بەسەر ئەوەدا بدەم بە بڕوای من کەسێکی سیر بووە بە تایبەتیش لەو کاتەدا کە تەمەنی نۆزدە ساڵ بووە. هەڵبەتە مەبەستم لە پاییزی ئەو ساڵەی کۆتایی حەفتاکانە. چونکە من پێم وایە بینینی ئەو کچەی کەمێک زیاد لە ڕادە گەورەی کردووە کە زەرفێک پرتەقاڵی گەورەی بە باوەشەوە بووە و لە ترامەکەی فرۆگنەردا چاوی پێی کەوتووە، هێندەش بەلامەوە سەیر نییە کە کوڕ و کچ نیگا بگرنە یەکتری. چونکە لەو بڕوایەدام هەر لە سەردەمی ئادەم و حەواوە بەو شێوەیە بووبێت. بۆ هەر زۆر بە ئاسانی نەینووسیوە کە عاشقی ئەو کچە بووە؟ بێگومان بەر لەوەی خۆی هەڵباتە سەر پرتەقاڵەکانی کچەکە لەوە تێگەیشت جگە لەوەش دەستێکی خستوەتە سەر ناو قەدی کچەکە پێچێ بە شێوەیەکی نەئاگایانە ویستبێتی سەمایەکی لەگەڵا بکە سەمایەک لەگەڵ خۆی و پرتەقاڵەکانیا بکە. کاتێک مناڵان ئەکەونە خۆشەویستیەوە لەگەڵ یەکترا یان شەڕ لەگەڵ یەکترا ئەکەن یاخود قژی یەکتری ڕاکێشن ڕەنگە تۆپەڵە بەفرێکیش بگرنە یەکتری بەڵام وامەزانی گەنجانی نۆزدە ساڵان کەمێک ژیرتر ڕەفتارەکەن بەڵام خۆ لە ڕاستیە تا ئێستاکە هەر سەرەتای چیرۆکەکەم خوێندۆتەوە خۆ ڕەنگە بەڕاستی شتێکی پڕ نەهێنی لەو کچەی پرتەقاڵەدا هەبێت کێ زانێت ئەگەر وانەبوو بێت ئەوە باوکم باسی ئەو کچەی بۆ ناگێڕامەوە باوکم نەخۆش بوە و زانیویشیەتی کامرێت کەواتە ئەبێت ئەو نووسینەی زۆر بەلاوە گرنگ بوو بێت لەوانەیە بۆ منیش گرنگ بێت هەموو کۆلاکەم خواردەوە و دەسم کردەوە بە خوێندنەوە.